بە هاوکاری کاک تاریق لەگەڵتان ئەبم ئێوەش هاوڕێمان بن. وتراوە تاوکاتەی کە شانسێک تاقی نەکەیتەوە هیچ شانسێکت نابێ وەهای وێنا بکە کە لەگەڵ یەکێک لە پیاوان یان ژنانی سەرکەوتوی کۆمەڵگەکەی خۆت دانیشتوی ئایا پێت وایە ئەم دانیشتنە دەتوانێت سەرکەوتوت بکە ئەگەر بتوانیایە لەگەڵ سەرکەوتووترین سەد کەسی کۆمەڵگەدا دابنیشی وانە و پەندیان لێ و فێر ببیت و بە ڕازەکانی سەرکەوتنیان ئاشنا بیت چی ڕوێدا؟ ئایا ئەمە یارمەتی تۆیەدا تا لە ژیاندا ببیتە کەسێکی سەرکەوتووتر؟ لەوانەیە وەڵامەکە ئەوە بێ کە کات بەسەر بدەن لەگەڵ ئەم کەسانەدا و فێربوون لێیانەوە یارمەتیەکی زۆرتەدا بەڵام لێرەدا بێ بزانی کە ئامۆژگاری هەموو ئەو سەرکەوتوانە تا ئەو کاتەی کە تۆ دەست بە کار نەبیت و کارێک ئەنجام نەدەی یارمەتی دەرت نابێ. لە خەوهەڵسان و ئاوات خواستن کارێکی ئاسانە ئەوەی کە سەختە هاتنە دەرەوە لە جێگا و هەنگاونانە سەرکەوتوەکان کردانی کردارین و ناسەرکەوتوەکانیش وتراوە هەر قسەن جیاوازی نێوان سەرکەوتوەکان و ناسەرکەوتوەکان زۆر سادە و ڕوونە سەرکەوتوەکان لە هەموو بوارێکدا کرداریرو ناسەرکەوتوەکان هەر قسەن، ئەوانەی کە دەگەنە سەرکەوتنی بەرچاو ئەو کەسانەن کە قۆڵی لێ هەڵدەماڵن و دەست بەکارەبن، بەڵام ئەوانەی کە سەرکەوتو نابن لە کۆتی هیوا و ئاوات و خەونەکاندا، ژیان بەسەر دەبەن و پاساو دەهێنەوە، تا ئەو شوێنەی کە دەتوانیت ببینیت بەرەو پێشەوە بچۆ، خۆشبەختانە تۆ هەمیشە دەتوانیت تا ئەو شوێنە ببینی کە بۆ هەڵهێنانی یەکەم هانگاو بە پێویستی دەزانیت و بە پێویستی دەیبینیت. هەموو ئامادەیە عقلی و کەسیەکان تەنها پێشێکیەکەن بۆ کارپێکردن ئەوەی کە هەژمارەکرێ ئەنجامدانە نەک قسە ئەوەت لەبیر بێکە هەڕەمەکانی میسر بە بەردی بچووک بنیاد نراوە ژیان و کارێکی باش و ئەنجامدانی چالاکیە بچووکەکان دێتەکایەوە هەمیشە ئەوە دووپات کراوەتەوە کە سەرکەوتن هەنگاو بە هەنگاو دێتە دی لەسەر ڕێگایەکی ڕاست و دروست هەروەکو چۆن باڵەخانەیەکی گەورە و بەرفراوان کۆمەڵێک لە لە بەردی پێکەوە نووسا و ئەوەش نوێنەرایەتی یەکە بە یەکی باڵەخانەکە دەکا، سەرکەوتنیش هەروەک ئەوە پێک دێ لە چەندین هەنگاونانی ڕاست و دروست و دەگرێتەوە بەر لە ڕێگایەکی ڕاستدا بۆ بەدیهێنانی ئامانجەکان. هیچ کەسێ ناتوانێ باز بدا بەرەو سەرکەوتن بە تەنها جارێک و بەڵکو پێویستە لەسەری چەندین هەنگاوی ڕاست و دروست بنێ بەرەو سەرکەوتنەکانی هەمیشە بوەستەوە پرسیار لە خۆت بکە ئەو هەنگاوانە چین کە پێویستە کە بنرێ بۆ هەستان پێی بە بۆ گەیشتن بە سەرکەوتنەکانت لە ژیاندا. بگڕێرەوە بە شێوازی ژیانتدا و خاڵە لاوازەکانی خۆت ڕاست بکەرەوە و هەوڵ بدە خراپیەکانی خۆت بکەی بە باشی و بە چاکەکردن. وتراوە ترس گەورەترین دوژمنەکانی سەرکەوتنە و هۆکارەکانیشی زاڵبوون و لاوازی متمانە بەخۆبوونە. چارەسەری ترسەکانت بکە بۆ کردنی کارێک کارکردن و سەرقاڵی چارەسەرە بۆ ترسەکان ئەقلیشت دەمە زەرد بکەرەوە بە بیرۆکەی باشەوە هەڵس و کەوتیش بکە بە متمانە بە خۆبوونەوە بۆ دابینکردنی متمانە تۆ ئەوەیت کە بیری لەکەیتەوە. دووبارە سڵاوتان هەبێ بەڕێزان لە بەرنامەی نۆژین لەگەڵتانین. ئەوانەی ئەزمونونەکانی ڕابردویان بیر ناکەوێتەوە مەحکوم بە دووبارەکردنەوەی هەڵەکانیانەبن وتراوە پێشکردنەوەی ڕێگا کۆتایی ڕێگاکە نییە مەگەر ئەوەی کە خۆت پێچ نەکەیتەوە. کاتێک کە شتێک بەدەست دەهێنی بزانە چەند شتێک بۆ لەدەست داوە. کەسانی گەورە و مەزن هەلومەرج دەخولقێنن و کەسانی بچووکیش شوێنکەوتەیەبن. کەسانی سەرکەوتوو کاربەندیشەکانیانەکەن بەڵام کەسانی تر وتراوە کەسانی سەرکەوتوو تەنها لە سەدا پێنجی کۆمەڵگەی جیهان پێکدەهێنن، واتە لە هەر بیست کەسێک تەنها یەک کەس سەرکەوتنی ڕاستەقینە بەدەست دەهێنێ. دیارە کەسەکان هەر لە دێرماکییەوە سەرکەوتوو نین، بەڵکو بە تێپەڕینی زەمەن و تایبەتمەندی و خەسڵەتی خۆیان دەدۆزنەوە و هاوکاری سەرکەوتنەکانیانە کە خەسڵەتی بەرجەستەی ئەم جۆرە کەسانە دەتوانین بەم شێوەیە لێک بدەینەوە کە کەسە سەرکەوتوەکان بە شوێن ئەو دەرفەتانەدا گەڕێن و دەبینن کە کەسانی تر توانای بینینیان نییە ئامانج و ئارەزوی ڕاستەقینەی خۆیان دەدۆزنەوە گەشببینن و تێڕوانینی ئەرێنیان هەیە لە ڕاددە بە دەر ڕاستگۆن بۆ بەدیهێنانی ئامانجەکانیان بەرنامەڕێژی وردیان هەیە هەمیشە بە دوای زانیاری و بەرەو باڵابردنی خۆیانەوەن هەمیشە چاونە ترس و بوێرن خەیاڵی بەهێزیان هەیە و سوود لە هێزی داهێنەرانەی خۆیان دەبینن، کارامەیی پەیوەندی باڵایان هەیە بەیەکەوە، بۆ گرفت و کێشەکانیان چۆک دانادەن و هەمیشە بەدوای ڕێگە چارەدا ئەگەڕێن، هەلی سەرکەوتن بۆ خۆیان بەدی دەهێنن، سکاڵا و گلەیی لە هەلومەرجەکان ناکەن، هەڵەکانی خۆیان ناخەنە ئەستۆی کەسانی تر و لۆمە و سەرزەنشتی کەسانی تر ناکەن، هەمیشە بەرزەفڕ و کارامەن، دەزانن لە ژیاندا بەدوای چیدا ئەگەڕێن. هەمیشە لە حاڵەتی کارامەییدان، بابەتەکان بە یادگەیەکی درێژخایەن دەسپێرن، بڕوایان بە شانس و ئیقباڵ نییە، حەز دەکەن حەز دەکەن مەحاڵەکان بگۆڕن بۆ حەتمی و گۆڕانەکان قبوڵ دەکەن و خۆیان لەگەڵ بارودۆخەکاندا دەگونجێنن. بۆ ئەوەی سەرکەوتوبی هەڵوێستەیەکی جێگیر وەربگرە لەسەر باوەڕکردن بە بوونی بەدەستهێنانی سەرکەوتوەکان و بنیادنان لەسەر ئەوەش ڕێگاکانی چۆنێتی بەدیهێنانەکانت بۆ دەردەکەوێ. چارەسەری خۆت بکە لە پۆزشهێنانەوەکانی شکست خواردنەکانتدا و وا سەرنەکەوتنەکانتدا. پەڵپ و بەهانەگرتن مەهێنەرەوە بە بەختی ڕەش و خراپتەوە، پابەند بە بە بنەمای هۆکارەکانەوە. بەهای خۆت بەرز بکەرەوە و خۆیشت بە کەم مەزانە. دەستت بخەرە سەر خاڵە باشەکانت پێش ئەوەی دەست بخەیتە سەر ئەڵێن شارلی شاپلن شانۆکاری بەناوبانگ لە یادەوەریەکانیدا باسی چیرۆکی هاوڕێکیەکە کە خاوەنی کارگەیەک بووە کە سەردانی کردووە ئەبینێ وێنەیەکی گەورە لە نووسنگەکەی داناوە کە لە چوارچێوێکی گرانبەهادا بوو و ئەوی ژوێنەی پیاوێک بووە کە شێواز و نیشانی توند و تیژی و لۆتبەرزی پێوە دیارە بۆیە پرسیار لە هاوڕێکەیە کات ئەمە وێنەی باوکتە ئەویش وەڵامەداتەوە نەخێر ئەوە خاوەنی کارگەیەکی ڕکابەری منە، ژیانی کرداریی من وەکو فەرمانبەر لای ئەو دەستی پێکرد و بە سەرکەوتنەکانم گەیشتم. تاڵی پێچەشتم، بۆیە وێنەکەیم لە بەردەمی خۆمدا داناوە تاوەکو بیرم بخاتەوە ئەگەر بێت و تەمەڵی بکەم ئەوا دەگەڕێمەوە بۆ لای ئەو بۆ کارکردن.